بەڕێزان ئێمە لە بەرنامەی ڕۆژێکی تر هەر جارە و لەسەر پرسێ قساکەین بۆم ڕۆ لەسەر بەرنمەی نوێی کارەبا بۆ وەرزی هاوین یاخود ئەو ڕێگەیانی کە ئەو شێوازی پێدانی کارەبا بۆ وەرزی هاوین و لەگەڵ لەسەر چەند پرسێکی تر لەگەڵ بەڕێز سیامەن محەممەد و تەبێژی بەڕێبراتی کارەبای گەرمیان قساکەین کاک سیامەنە و کاتە باش ئەمەوێت سەرەتای پرسیارەکانم بەوە دەست پێ بکەم کە ئێوە بەرنامەتان چییە بۆ ئەوەی کە لەم هاوینەدا کارەبا بە هاوڵاتیان بەن؟ بەڵێ ئەم کاتەی ئێوە و بیسەرانیش باش، سپاستان ئەکەم بۆ ئەم دیدارە سەبارەت بە رەوشی کارەبا لە ئێستادا خۆشبەختانە هیچ گرفتێکمان نییە و لە ئێستا لە حاڵ حازر تەقریبەن شازدە بۆ هەژدە کاتژمێر کارەبای نیشتمانی هەیە، وابێ ئەو کارەبای کە ئەمێنێتەوە تەقریبەن چوار تا شەش سەعات کارەبای ئەبێ مۆلدە ئەهلیەکان تعویزی ئەو کارەبای بکەنەوە بەڵێ یعنی ئەمە ئەمە بەرنمەی ئەم مانگەی کارەبایە خود لە تەواوی هاویندا بەم شێوە کارەکرێ نا ناتوانین بێژین بە تەواوی هاوین بەم شێوە کارەکرێ بەڵکو ئێمە مانگانە بەرنام هەیە مانگانە لە کۆنتترۆڵی گشتی هەرێمی کوردستانەوە بەرنامان بۆ دێواتە بۆ مانگی پێنج ئێستا شانزە تاهدە کاتژمێر کاربای نیشتمانی دابینەکرێت کۆنترۆڵی گشتی گەرمیان هەینە هەرێمی کوردستانەوە ئەوەیان بۆ ئێمە دیاری کردووە کە لەم مانگەدا بتوان ئەو بڕە کارەبای دابین بکەن بەڵێ کاک سیامەن بە جیاواز لەگەڵ وەرزی زستاندا ئایا زیادبوونی کارەبا بۆ چێگەڕێتەوە لە کاتێکا کە لە وەرزی زستاندا هاوڵاتیان بۆ لێر بەکارە هێنن لە هەمان کادا لە هاویندا سپلیت بەکارێنن ئەوەی کە تێبینیە کرێ لە وەرزی زستانە کارەبایەک ینی کارەبا کەمترە لە چاو هاویندا ئەمە بۆ چیە گەڕێتەوە بەڵێ دیارە ئەمە زۆر جار ئاماژەمان پێ کردووە لە دوو وەرزی سەرما و گەرمادا ئێمە گرفتمان هەبێت چونکە لە هەرێمی کوردستانە بە گشتی پشت بە کارەبا ئەبەستن لە ڕووی گەرمکردنەوەی بۆ نمونە بەکارهێنانی بۆیلەر و گەرمکردنەوەی ئاوە لە وەرزی هاوینیشدا بە هەمان شێوە بۆ ساردکردنی ژوورەکان و بۆ حەوانەوە سبلت بەدیلە بەڕاستی شتێکی تر نییە یانی بۆیە وای کردووە لەو دوو وەرزەدا ڕەوشی کارەبا یانی زۆر زۆر حاڵەتێکی ناسایی بە خۆیان بینێت بەهۆی ئەوەی لۆت دەردەبێتەوە بۆیە وای کردووە لەو دوو وەرزەدا ئێمە هەندێک جار گرفتمان بۆ دروستە بێت گرفت دروستە بێت لە محەتەکان گرفت گرفت دروستە بێت لە یەکەکان کە کارەبا دابی دەکەن بۆیە لە هاوین دایە پێشبینیە واکەین بە هەمان شێوە ئێستش ئەو گرفتانە دروست بێتەوە بەڕاستی بەڵام خۆشببختانە ئێستا لە یەکانی کارەبا ئیش لەسەرەوە ئەکرە جاران بە ڕۆنی ڕەش و بەستۆمەنی ئەو یەکانیان ئیش پێ کرد، ئێستا ڕێژەیەکی زۆر باشیان کردۆتە غازی سروشتی، بۆیە پێم وایە ئەمساڵ ڕەنگە جیاوازیەکی هەبێ، ڕەنگە جیاوازیەکی هەبێ ئیتر کەش و هەواش دەورە بینێ بەڕاستی بەڵێ. ڕاستە بەستنەوەی پلەی گەرما وا بکا ڕەنگە لۆت بەرز بێت و ئەو کاتەشی هانی گرفتمان بۆ دروست ئەبێ. یانی لەگەڵ بەرزبوونەوەی پلەی گەرمایە پێشبینی کەمبوونەوەی کارەبا ئەکرێت؟ بە دڵنیایەوە بە دڵنیایەوە چونکە ئێمە لۆدی کارەبا زۆرە کەوێتە سەر محەتەکان ناتوان وەکو پێویست ئەو کارەبای دابین بکەن ئەویش بەهۆی بەکەرانە بەکارهێنانی سبتەوە واکە ئەو حاڵەتە دروست بێت بەڵێ بەڵێ کاکسیامەن ئێوە چ ڕێنمایەکتان هەیە بۆ هاوڵاتیان بۆ ئەوەی کە کارەبایەکی کەم بەکاربیێنن واتە چ ڕێگەیەک هاوڵاتی بیگرێتە بەر بۆ ئەوەی کە هەم بتوانێت لەم وەرزی هاوینەدا کە ژیانی بەڕێ بکات و هەروەها لۆدێکی کەمیش لەسەر کارەبا دروست بکە سەبارەت بە ڕێنمایی ئێمە لە تقریبانی تر لە مانگی پێنج لە مانگی شەشەوە تقریب دەست پێکەین لە ڕاگەاندنەکان داوا لە هاوڵاتیان دەکەین هاوکارمان بن بە سەرکردنی کەمکردنەوەی سەرفی کارەبا واتە تۆ حاڵەتێک هەیە لێرە تۆ کاتێک لە ماڵەوەی لە جیاتی ئەوەی ماڵ کەم ماڵ هەیە ئێستا دوو سبلی داسێ سبلیتی نەبێ ینی کەمترین ماڵ سدی تێکا دوو سدی هەیە تۆ لە جیاتی ئەوەی بێ سێ ژوور چوار ژوور یان هەموو ماڵەکە کچی فێر بکەیتەوە وەرە ژوورێ ژوورێک فێر بکەرەوە ئەمە حاڵەتێک حاڵەتی تر ئەوەیە بەڕاستی ئەگەر خەڵکی ئێمە بزانێ بە تایبەتی ئەبێ ئەو سدتانە لە سەرەتای هاتنی وەرزی گەرمادا ئەبێ ئەو سدتانە پاک بکرێنەوە یعنی یەکێ لە گرفتەکان ئەوەیە تۆ ئەو سدەکە ئۆتۆماتیک نەکا لەسەر دەرەجەیەکی دایانەی دەرەجەیەکی زۆر نزم بەردەوام ئۆتۆماتیک ناکا و ئیشەکە دوو پیسبوونی ئەو سدرکە هۆکارە بۆ ئەوەی ئەو سدرە ئۆتۆماتیک نەکات ئامانە ئەگەر ئێمە کۆی بکەینەوە بە لە ڕێژەی هاوڵاتیان کە چەندە و بارێکی زۆر زۆر ئەخاتە سەر محەتات بارێکی زۆر زۆر خەت سەر ئەو یەکانە لۆدێکی زۆر زۆر بەرز دەکاتەوە بۆیە خەڵک ئەگەر هاوکارمان بێ بەوەی کە لە لە جیاتی ئەوەی سێ و چوار ژوور فێر بکەنەوە ژوورێک فێر بکەنەوە هەڵبگرێت سدرکێ بەکاربێنێ بۆ حەوانەوە بەڕاست من ناڵێم خەڵک بەکاری نێرێ چونکە بە تایبەتی لە ناوچەی ئێمە لە گەرمیان ناکرێت کەش و هەوا ئاوایە بێ سندوت ناکرێت بەڵام خۆ ئەکرێت لە ژوورێکا بۆ نمونە تەنها ژوورێک فێنک بکرێتەوە بۆ حەوانەوە بۆ دانیشتنیان بۆ ئەوەی بتوانین ئەو کارەبای پێمانەگا من پێشبینی ئەوەم کردووە یانی ئەمساڵ لە سنووری دوانزە تا پانزە کاتژمێر کارەبا دابین بکرێ بۆ ئەوەی بتوانین ئەو کارەبایە ئەگاتە ئێمە بە ڕێکوپێکی بە مەزبووتی بیگەینە هەوڵاتیان و خەڵک بتوانێت استفادە لێ بکە بە حەوێتی لێ بەردەنێ بەڵێ بەڵێ کاک سیامە لە ماوەی دوو ڕۆژی ڕابردوودا گرفتی زوو زوو پچڕانی کارەبا هەبوواتە بۆ نمونە بە تایبەت لە شەوی ڕابردوودا چەند خولێکی کارەبا بوو دواترە بڕانی چەند حاڵەت چەند جارێک ئەمە دووبارە بوویەوە ئەمە پەیوەندی بە چیەوەی لە کاتێکا لە زۆرینی گەڕەکەکانی کەلار ئەمە هەبوو ئەمە سەی کە ئێمە لە کۆنترۆڵی گشتی ئاگەدار کراینەوە لە ئێستادا هەندێ محەتا لە ژێر تێستایە هەندێک محەتا لە ژێر تێستایە حاڵەتێک نانێت پێژن ئەندەر فرکونسی ئەو محەتەیە ئەگەر چەند جارێک بکەوێت بۆ ئەوەی ئەرێت بەرزترین لۆ دونزینترین لۆ بدام چەنە ئەو حاڵتە دروست بووە بەڵام لە هەمووی وانە لە محەتا فیدەرمان بار زۆریە کەسە بەنەوە محەتەی سوسەی کەلار ئەبێت. بەڵێ کاک سێمان هەنێ لە هاوڵاتیان شێوازی پێدانی کارەبیان پێ باش نیە بۆ نمونە هەنێک هاوڵاتی ئەڵێن بەهۆیەوەی کە نیوەڕوان وەرز نیوەڕوانی هاوین بە تایبەت گەرمە کارەبای نیشتیمانی نادرێت لە کاتێکا کە بەیانەکەی کارەبای نیشتیمانی ئەدرێت یاخود لە شەوە زیاتر ئەدرێ لە کاتێکە کە هەنێ لەو کاتانە پێویست نێواتە لە وەرزە گەرمەکان ئێوە لە کاتە گەرمەکان ئێوە چی چی ئەەکەن بۆ ئەمە یاخود بەرنمەتان بۆ ئەمە چییە؟ تاوەکو حاڵی حازر ئێستا ئێمە بەرنامە لە کۆنترۆڵی کشتی وەرەگرین واتە ئەوان پێمان ئێژن فڵانە فیدەر بگوژێن نۆ فڵانە فیدەر لێدەن ئەوەنە سعات تەخفیزات بکەن هیچی لە ژێر دەستی ئەمان نییە واتە ئەو کۆنترۆڵی مرکزیە بەڵام من پێشبینیە کە مشاڵا بۆ ئەم هاوینە چوگا و کۆنترۆڵەوە یەک ساڵ زیایشی لێ یەکەوریش لەسەرێ بەڕێوبەراتەکە کراوەتەوە چەند مۆفەتێکی بۆ دابین کراوە ئێستا ماوەتە لەسەر شوێنی بۆ دابین کەن ئەو قسە کارەبای ئەدرێت پێمان واتە تایبەت ئەکرێ بە گەرمیان وەکو چۆن لە سلێمانی و لە هەولێر و لە شوێنەکان تر ئەو کات ئێمە خۆمان ئەگەر لە ژێر تەحەکومی ئێمە بێ و ئێمە بتوانین ئەو کۆنترۆڵە تەسەڕف پێ بکەین پێم وایە بە شێوازێکی باشتر پێم وایە بە شێوازێکی منتەزەمتر و جوانتر بتوانین ئەو کارەبایە بگەینی بۆ من لە کاتێکا کەی پێویستەکە ئێمە تەخسیزات بکەین وەکو تۆ جەنابت باست پێ باشتر وایە تەخسیزات لای ئێمە بە تایبەتی لە هەشتی بەیانی تا دوازدە نیوەڕۆ بێ بەڵام لە دوای ئەوە ناوچەکەی ئێمە ئاوا تەبیعەتی ئێمە وا هەڵکەوتووە لەم ناوچەیە ئاوایان پێویستی بە کارەبا ئەبێت بەڵام کۆنترۆڵی گشتی ئەو حسابە لێک نادات و ئەڵێ گەرمیان و سلێمانی بۆ نمونە دەربەنی خان و ئەوەنە ئیسە تەخیزاتە اینجا چەمچەماڵ و ئەوە ئەوێ لە کارەبایە ئاوا تۆزیعی کردووە هەتا ئەو بەش ئەو ئەو بەڕەوبەراتێمان تەکمیلە نەبێ پێم وایە ئەو گرفتەمان هەرە بێجارێ یعنی ئێوە پێشتر داواتان نەکردووە بۆ ئەوەی کە بۆ نمونە ئەو کاتانە کە گەرمە کارەبا بدرێ بە گەرمیان یان خود ئەو داواکاریە و ئەتوانەوە بەرز بکەنەوە؟ ئێمە هەموو ساڵێک لە پێش هاتنی وەرزی وەرزی گەرماوە بە نووسراو ئاراستەی وەزارەت دەکەین کە ناوچەی ئێمە ناوچەیەکی جیاوازە تایبەتمەندی خۆی هەیە لە ڕووی گەرما و وەکو پێنجوێن نیە وەکو سلێمانی نیە پێویست دەکات ئەو تەخفیزات بە پێی پێویستی هاوکاریمانیان کردو بەڕاستی ئەوە نەبێ بڵێ ئەمە نەکراوە بەڵام وەکو پێویست نیە وەکو پێ وەکو ئەوە نیە کە ئێمە خۆمان نەیزانین بەڕێوبەرێکی یەکگرو هەندێ مۆ چکۆم ئێمە فەرمانبەرمان نیە بەڕاستی یانی گەورەترین گرفتی ئێمە ئەوەیە لەناو کارەبایە بەتایبەتی کارەبای گەرمیانیش وەکو هیچ دایرەیەکی ترین وەکو هیچ دامودەزگایەکی تر نین ئێمە کەمترین فەرمانبەرمان لە ڕووی سیانەوە هەر نیمانە لە ڕووی دابینکردنی ئەو فەرمانبەرە فەنیانەی کە ئیش بتوانن ئیش لە مەحەتات و لە کۆنترۆڵە بکەن بەڕاستی نیە بەڵام ئێستا بە هاوکاری سەرپەرشتاری ئیدارەی گەرمیان ئیش لەسەرەوە کراوە کە بتوانین ئەمە بێتە بەڕێوبەرایەتی کۆنتترۆڵی گەرمە بەڵێ کاک سیامان بابەتێکی تر هەیە یعنی لە ماوەکانی پێشوودا باس لەوە کرا کە حکوومەت لە سنووری داری گەرمیان خود بەڕێوبەرایەتەکان لە سنووری داری گەرمان پارێکی زۆری کارەبان کارەبان لای و نایگەڕێننەوە یاخود هاوڵاتیان بە هەمان شێوە ئایا تاوەکو چەند قەیرانی دارایی گرفت بووە هەم لە بەردەم هاوڵاتیان و هەر هەم لە بەردەم حکومت بۆ گەڕانەوەی ئەو پارەیە کە لە لەلایەنە بەڵێ. سەبارەت بەو قەرزانە، ئێمە ئەو قەرزانە لە دوو هەزار و دە وە هەتاوەکو ئێستا تەراکومەکە واتە زیاد ئەکا لەسەر دام و دەزگا حکومی و حزبیەکانیش. من ئێستا ئەو قایمەم لە بەردەسا نیە نیم لە دایرە بەڕاستی ئەگەر ئێستا لە بەردەسما بوایە ئەمخوێندەوە تیایەتی لە مزگەوتەکانەوە واتە سەر بە وەزاتی ئەوقاف هەتاوەکو بارەگا حزبیەکان لە مەڵبەند و لق و کۆمیتەکانەوە بیگرە تیایەتی هەتاوەکو دام و دەزگا دارەکانی حکوومەت هەمووی تایەتی بە ڕێژەی سەرووی دوو ملیار دینار ئێمە قەرزمان هەیە زیاتر لە ملیارێک و سێ سەد ملیۆن قەرزمان هەبووە هەتا کۆتایی ساڵی دوو هەزار و پازدە ئێستا ئەم قەیرانە هاتووتە سەری ڕێژەیەکی زۆر زۆر زیاد قەرزمان زیادی کردو ئێمە خۆمان باش دەزانین ئێستا هاوڵاتی پارەی کارەبایش نادەن ئەو ڕێژەیش هەم زیادەکە بە ئەو پارەی کە باسان کرە و سێ ملیارە لای هاوڵاتی و حکوومەتە پێکەوە لەگەڵ حزبەکان پێکەوە بە پێکەوە من پێم تا کۆتایی 2015 سال 2015 ئێمە دو میلیارد دینار قەرزمان هەبوو ملیارە 300 میلیۆنی قەرزی حکوومەت بووە یعنی دایرەوەمان هەیە دامودەزگای حکوومەت وە هەیە 1970 میلیۆن دینار قەرزی بە پێی ئەو خشتەیەک هەیە خشتەیەک هەیە پێڵە تەقدیر سەرف بە پێ و تەقدیر سەرفە هاوڵاتیان هەر ماڵێک تەجاوزی کارەبای هەبێ ئەڕۆن سەردانەکەن بە پێ ئەوە بۆ نمونە ئەگەر سبلتێک تەجاوز کرابێ واتە کارەبای لە دەرەوەی سعات لە پشتەوەی سعات بۆی برابێ ئەوان لە یەکێ دەنەوە ئەگەر لە ساڵێکە سبلت چەنێ ئیشەکە بە پێ ئەو خشتەیە هەیە لایەن ئەوەندە پارە غەراماکرێت ئەو لیژنەیە زۆر کارایە ئیشی خۆیان ئەکەن گەڕەکان بەسەرەکەنەوە ئێستا لیژنەکە فراوانتر کراوەتەوە، لیژنەکە وای لێ هاتووە سەرپەرێشداری لیژنەکە لە ئاستی گەرمیان یاری فراوانتر کراوەتە کاک سلاح سە خۆی سەرپێشتێکە کاک حازم ئەندامە لەو لیژنەیە بۆیە لیژنە فەرعەکانی ئێمەش ئەگەڕێن مانگانە کۆبنەوە ئەکەن تاوتوێ و قەرزانە ئەکەن ئیتر ئەمەیان کە لەسەر حاڵەکانی چییە تەجاوزی کردبێ بەڕاستی غەرام ناکرێ بەڵێ کە تەجاوزی زۆریش کردوێ هەنێ جار ئەدرێتە سزا یاس سزای یاساییش ئەدرێ بەپێ یاسا. بەڵێ کاک سیامەند هەنێک هاوڵاتی گلەیی ئەوەکەن کە پارەیەکی زۆریان بۆ دێتەوە لە کارەبا هەنێ هاوڵاتیش هەیە یەعنی پارەیەکی زۆر زۆر کەمیان بۆ دێتەوە ئەمە پەیوەندی بە بەکارهێنانی کارەباوە هەیە یاخود سەرپێچی لەوەی کە ئەمان سپلیت و بۆیلەرەکانیان لەسەر م، پێوەری پێوانی کارەبا نییە نە بۆیلەر و نە سبلتت لەسەر پێوەر نییە یانی ئەمە هیچ گومانێکیان نییە ماڵێکی ئاسایی ماڵێکی ئاسایی ئەگەر کارەبا بەکار بێنێت شەست تا حەفتا پەنجا شەست حەفتا هەزار دینار کارەبای بۆ تێتۆ لە وریدا ئەگەر لەو ڕێژەیە کەمتر بێ واتا لە خوار سی تا سی و پێنج هەزار بێ سی هەزار بیست و پێنج هەزار بێ ئێمە تەوەقع وا کەین ئەو ماڵانەی مەبلەت بەلیس لامانە کاتێک ئەو پارەی کارەبا دێتەوە ئەنوسرێ لای ئێمە داخلی کۆمپیتەرێک هەیە ئەو ماڵانەی دە هەزار و پانزا هەزار دینار ئێمە دیاری ئەکەین ئاچین لەو گەڕەکانە ئەگەڕێین ئێمە دڵنیاین لەوەی ئەو ماڵە نە بۆیلەری لەسەر پێوەرە نە سفچی لەسەر پێوەرە سەبارەت بەوەی پارەی کارەبا بۆ زۆر دێتەوە پارەی کارەبا قیاسی هەیە بە کیلۆواتە هەزار کیلۆوات بە پانزا هەزار دینارە ئەگەر بوو بە دوو هەزار لە پانزە نامێنێ ئەبێ بە بیست دینار واتە ئەو کاتە دوو هەزارەکە ئەکات بە ینی فی بیست ئەکرێن ئەگەر بوو بە سێ هزار کیلووات و چوار هزار کەمەکە مەسیارە بێتە سی دینار ئەجا سی پێ ئەجا پ تا حتا دینار واتا چەند تۆ کارەبا زیاد سەرکەی ئەوەندە سارەکە گرانترەکەوە لەسەر تۆ سیستەمی کارەبا بۆ شێوە دیاری کرا بەڵێ کاک سامان هیچ کات هەبووە کە بەهڵا پارەی کارەبا بۆ هاوڵاتیەک بێتەوە یاخود کە هاوڵاتێک بەهڵە ئەو پارەی بۆ دێتەوە وەڵا من سوپاستان ئەکەم سوپاستان ئەکەم بۆ ئەم دیدارەتە بەڵام یەک شت یەک حاڵەتەیە ئێمە بەو بەرەوە ئەچین بەرە وەرزی گەرما ئەچین بۆیە داوا لە هاوڵاتیان ئەکەم هاوکارمان بن بەو کارەبایی کە ئێستا دابین ئەکرێ و لەدە لە داهاتووشدا دابین ئەکرێ بەڵکو بتوانین بە شێوازێکی جوان و بە شێوازێک بتوانین خەڵکی بەهار ئوستادە لۆ کارەبا کەو بۆیان دا بیکرێ سوپاس هەنەکەم دەستان خۆش بێ. زۆر سوپاس بۆ بەڕێز سیامەند محەمەد وتەبێژی بەڕێوەبەرایەتیی گشتی کارەبای گەرمیان.